چۆن فێری ڕقت دەکەن میخائیل شۆلۆخۆف ساڵی 1940 نووسویەتی لە شەردا هەر درەختێک وەکو ئادەمی زادێک چارە نووسی تایبەتی خۆی هەیە ڕۆژێک بەشێکی فراوانی دارستانێکم دی کە تۆپخانەی دژمن درەوی کردبوو ئەڵمانەکان کە لە ئاوایی سین دەرکرابوون، لەم بەشەی دارستانەکە سەنگەریان گرتبوو. وایان دەزانی دەتوانن لەوێ خۆیان ڕابگرن، بەڵام داسی مەرگ ئەوانی لە تەک درەختەکانا درەو کردبوو. کە لەشی سەربازە ئەڵمانییەکان لە ژێر تەنەی دارکاژە ڕماوەکانا هەڵپلیشابوون و تکەپارچەی هەندێ لە ئەندامی لەشیان لە ناو سەرخەسە سەوزەڵانەکاندا بۆگەنیان کردبوو. عەتری شیرە سەمغی تەنەی ئەو کاژانەی کە بە گوللە تۆپ شکێنرابوون نەیاندەتوانی بۆگەنی کەلەخە هەڵتراشراوەکان لەناو ببا. بەهۆی تەقینەوەی گوللە تۆپ ئەو ناوە چاڵ چاڵی لێهاتبوو. هەرچەندە کە قەراغی ئەو چاڵ و چۆلیانە و خاک و خۆڵی ئەو ناوە یەک پارچە بە گڕی ئاگر سووتاو و قاڵ ببوو. وا پێدەچوو لەوێشەوە هەر بۆنی بۆگەن دەهات. ملی پیاوی دەشکاند بەسەر ئەم بەشە پان و بەرینەی دارستانەکەدا کە گوللە تۆپ ژێر و بانی کردبوو، خۆڵی مەرگێکی ئارام باری بوو، کپ و بێدەنگ بوو. ڕاستە و ڕاست لەناو ئەم دۆزەخەدا تەنیا درەختێکی تووس، موجیزە ئاسا، لە بەڵا ڕزگاری بووبوو. بە پێوە وەک خۆی ڕاوەستابوو. لق و پۆپەکانی کە بەر پارچە ساچمەی گوللە تۆپ کەوتبوون، بە دەم باوە دەجولان و لە نێوان گەڵا تەنکە تازەکانیەوە بە دڵ نەوازی دەکردن. ئەمەی ئەو دارستانەی کەوا خەریک بووین بە ناویان تێدەپەڕین. سەربازی بێ تەلچی کە لە پێشەوەی من دەڕۆیشت، دەستی دڵنەوایی بە سەر تەنەی درەختەکەیان هێنا و بە سەیر و سەمەرە و دڵسۆزی ئامێتە بە خۆشەویستیەوە لێی دەپرسی، ئازیزەکەم چیت کرد کەوا لەم فەلاکەتە بە سەلامەتی دەرباز بووی؟ هەر جارێ کە گوللە تۆپ بەر دارکاژێ بکەوێ، تەنەی وەکوو جیای درەو کراوی لێ دێ و زرم دەڕمێتە سەر ئەرز و لەو جێگەوەی کە دەبڕێتەوە نووکی تیژ و قەترە ڕۆشنی شیری چەسپ دەردەکەوێ. بەڵام ئەگەر گوللە بەر دار بە ڕوو بکەوێ، ئەوە بە جۆرێکی دیکە مەرگی خۆی دەبینێ. لە بەهاردا گوللە تۆپێکی ئەڵمانەکان بەر تەنەی داربەڕوویەکی کۆنەساڵ دەکەوێ کە لە قەراغی ڕووبارێکی بچووکی بێ ئاودا ڕووا بوو. دەلاقەیەکی وا لە تەنە ئەستوورەکەی دەکاتەوە کە نیوەی درەختەکە وشک دەکا و نیوەی تری بە ڕووی ئاوی ڕووبارەکەدا دەچەمێ. ئەمجا لەگەڵ سەرەتای بەهاردا موجیزەئاسا دەژیێتەوە و تەمەنی دەست پێ دەکاتەوە و گەڵای تەڕ و تازە دەیڕازێنێتەوە. من خۆم ئەو درەختەم دیوە و دڵنیام کە لقەکانی پایینی، ئەو بەڕووە بریندارە هێشتا بە ڕووی ئاوی ڕووبارەکەوە مەلەوانی دەکەن. لقەکانی سەر باڵاش گەڵا جوانە وشک بووەکانی هەر وا بە پەرۆشەوە بەرەو هەتاو هەڵدەخا. ملازم گراسیمۆف کە پیاوێکی باڵا بەرز و پشتی کەمێک کۆماو و شانەکانی وەکوو شانی داڵاش بەرەو باڵا دەچوون، لە بەر دەرگای ژێر زەوییەکە دانیشتبوو. بە درێژی باسی سەرکەوتنی شەڕەکەی ئەو ڕۆژەی بۆ دەگێڕاینەوە کە چۆن هێرشی تانکی دوژمن لە لایەن فەوجی ژێر فەرمانی خۆیەوە سەرکوت کرا و تێکشکێنرا. گراسیمۆڤ بە دەموچاو لە ڕوودا ئارام بەڵام خوێن سارد بوو. پێڵوە ئاوساوەکانی چاوەکانی تەنگتر پیشان دەدان. بە دەنگی کرخ و پچڕ پچڕ قسەی دەکرد و جاروبار پەنجە ئەستوورەکانی بەیەکا هەڵدەکوشی. ئەم حاڵەتەی کە بە ئاشکرا خەمی گران و داڵغەی خەماوی ئەوی دەدرکاند، بە هیچ جۆرێ لەگەڵ جەستەی توند و مەند و سیمای مێرانەی ئەودا نەدەگونجا. لەناکاو قسەی خۆی بڕی. لۆچی دەموچاوی بەیەکاچوون، ڕەنگ لە ڕوومەتی گەنم ڕەنگی پەڕی و دەماری چارەی گرژ بوو لە چاوانی، کە بە نوختەیەکی دووری بڕیبوون، گڕی بڵێسە، دانەمرکاوی ڕق و کینە، زمانەی دەکێشا و منیش بێ ئەوەی بە دەستی خۆم بێ، چاوم لەو نوختەیە بڕی. سێ دیلی ئەڵمانیم بەرچاو کەوتن، لەلای خەتی بەرگری ئێمەوە، بە ڕۆخی دارستانەکەدا بەرەو لامان دەهاتن. تەنیا یەک سەربازی ئێمەیان لەتەکدا بوو. بە بلوزێکی کۆنە و هەتاو بردووی ڕەنگ هەڵگەڕاو لەبەری و کڵاوێکی لەسەری هەر سێ بەدی گیراوەکانی لەبەردا بوو. سەربازەکە سەلانە سەلانە هەنگاوی دەهاوێشت و تفەنگەکەی بەدەستەوە گرتبوو. کە ئەم هەنگاوێکی بنابا، تفەنگەکەشی لەگەڵ جوولەی لاقی پێش و پاش تەکان دەدا و سەرە نێزەکەی لە ژێر تیشکی خۆردا دەدرەوشایەوە. دیلە ئەڵمانییەکان لەسەرخۆ و بە پۆتینی قوڕاوی شل شل دەڕۆیشتن. دیلێکیان کە تا ڕاددەیەک بە ناو ساڵانەوە چووبوو ڕوومەتی قۆپاو و سمێڵ و ڕیشی زبر و هاتووی هەبوو، لە پێشەوە دەڕۆیشت، هەر کە گەیشتە کەناری سەنگەرە سەر گیراوەکەمان، بە نیگایەکی پڕ لە قین و پەستی وەک گورگێکی بریندار گوللەی بەرکەوتبێ، ڕوانییە ئێمە و خێرا ڕووی وەرگەڕاند و کڵاوەکەی کە بە پشتیەوە هەڵیواسیبوو جموجۆر کرد. لێرەدا بوو کە ملازم گراسیمۆڤ چیتر خۆی پێ ڕانەگیرا و لە جێگەی خۆی ڕاپەڕی و بەسەر سەربازەکەی خۆماندا قیژاندی، لەگەڵ دیلەکان خەریکی پیاسەی، یا دەچی تەحویلیان بدەی؟ قاچاڵگرە! لەگەڵ تۆمە زوو بە! دیار بوو دەیویست شتێکی تر بڵێ، بەڵام وا تووڕە و بە کوڵ هاتبوو کە هەناسەی سوار بوو. قسەی تری پێ نەکرا. خێرا ڕووی وەرگێڕا و بە پلەکانا بەرەو ژوور پەناگەکە هات. کۆمیسەری کادری سیاسی فەوجەکە کە لەو دەمەدا لەوێ بوو تێبینی کرد من چ سەرسامیەک دایگرتم، هەر بۆیەش ویستی بۆم ڕوون بکاتەوەو بە ئێواشی وتی، چ لە دەسەڵاتە نیە بکرێ ئێجگار عەسەبیە، ئەو نەخۆشیە لە دەورانی دیلێتیدا توشی بووە، ئەی بۆچی قەت نەتزانیوە کە لەمەوبەر دیلی دەستی ئەڵمانەکان بووە؟ ئەگەر هەلێک ڕێک بکەوێ بتەوێ بۆتی دەگێڕێتەوە، لە دیلێتیدا فرە دەردی چەشتووە بۆیەش ئێستا چاوی بەرایی نایە هێتلەریەکان بە زیندوویی ببینێ ئەوەیە ڕاستیەکەی ناتوانێ بیان بینێ کە زیندوون گوێ بە مردنیان نادا یا کراوەتر بڵێم کە بە لەزەتەوە تەماشای کەلەشی ئەڵمانەکان دەکا بەڵام کاتێ چاوی بە دیلەکانیان دەکەوێ ڕەنگ لە ڕوویا نامێنێ و لە ئارەقە دەخوسێ لە جێی وادا یا چاوی خۆی دەگرێ تا نەیان بینێ یان لێیان دوور دەکەوێتەوە کۆمیسەرەکە خۆی لە من نزیکتر کردەوە و بە دەنگێکی نزمتر گوتی دوو جار لە هێرشبردنی سەر دوژمندا لەگەڵی بوومە. ئەوەندەی هێسترێک بە تاقەتە. خۆزیا بتزانیبا لە مەیدانی شەڕدا چی دەکا. هەموو جۆرێکم لە شەڕدا دیوە بەڵام ئەو کارەی ئەو بە سەر نیزە و قۆناغە تفەنگ دەیکا لە هیچ کەسێکی دیم نەدیوە. بەڵایەکە بۆ خۆی. هەر کە شەوگار داهات ئەڵمانەکان بە تۆپخانەی قوڕس گوللە بارانیان کردین. گوللە بارانێکی تۆقێنەر و هەراسانکەر. هەر کاتێ لە مەودای وەک یەکدا گوللە تۆپیان دەوەشاند و، پاش نەختێک گوللەکان بە باڵای سەرمانە لە ئاسمانی پڕ ئەستێرەدا لوورەیان دەهات، تێدەپەڕین و دوور دەکەوتنەوە و بە درێژایی ئەو جادەیە کە بە ڕۆژ کامیۆن دوای کامیۆن تەقەمەنی و تفاقی شەڕیان بۆ بەرەی ئێمە دەهێنا، وەکوو شریقەی هەور دەتەقینەوە و بە بڵێسەی زەرڕەنگ ئاسۆیان ڕووناک دەکردەوە. لە نێوانی تەقینەوەیەک نا تەقینەوەیەکدا، کاتێک کە کەمێ دارستانەکە مات و بێدەنگ دەما، وزەی باریکی مێشووڵە و قڕەقڕی بۆقی گۆماوەکەی تەنیشتمان کە ئەوانیش لە گوللەبارانەکە هەراسان بوون، بەرگوێ دەکەوت. لە ژێر درەختی بندوقدا ڕاکشابووین و ملازم گراسیمۆف لە حاڵێکدا کە لقە شکاوێکی درەختی بەدەستەوە بوو، بەوە مێشوولە ناپەسندەکانی لە خۆ دوور دەخستەوە. ئارام لەسەرخۆ بەسەرهاتەکانی بۆ دەگێڕامەوە، منیش هەر بە هەمان جۆر کە لە یادم ماوە باسیان دەکەم. پێش شەڕ وەکوو میکانیکێک لە کارگەیەکی سیبیریای ڕۆژئاوا کارم دەکرد. نۆی گەلاوێژی ساڵی پار بۆ سوپا بانگ کرام. خێزانەکەم بریتییە لە ئافرەتێک، دوو مناڵ و باوکێکی پەککەوتوو. وەختی خواحافیزی وەکو باوە ژنەکەم کەمێک گریا و چەند ئامۆژگاریشی پێ ڕاسپاردم چاک بەرگری بکەی لە نیشتیمان و خێزانەکەت ئەگەر پێویستیش بوو بۆ سەرکەوتن گیان فیدا بکەی لە یادمە هاتمە پێکەنین و لە وڵامدا وتم تۆ هاوسەری منی یا پڕوپاگەندەچی بنەماڵەکەمانی من مناڵ نیم فەرمانی خۆم باش دەزانم سەبارەت بە سەرکەوتنیش دڵ لە دڵ مەدە لە قوڕگی فاشیستەکانیش بێ دەری دەهێنین. باوکم کە قایمتر خۆی ڕاگرتبوو، ئەویش چەند ئامۆژگاری کردم. ڤیکتۆر، بڕوانە، بنەماڵەی گراسیمۆڤ بنەماڵەیەکی سادە نییە، هەمیشە پشتاوپشت کرێکار بوونە. باوکی باپیرەت لە کارگەی ئۆستۆگانۆفدا کاری کردووە. ئەم بنەماڵەی ئێمە سەدان ساڵە کە بۆ وڵات ئاسن دەردەکەن. دەخوازم تۆش لەم شەڕەدا ئاسنین بی. دەوڵەت دەوڵەتی چینەکەی خۆتە. پێشی شەڕ تۆیان وەکو ئەفسەری ئیحتیات ئامادە کردووە و ئەمڕۆ وەختی ئەوە هاتووە بە بێبەزەیی دوژمن بکوتی. وتم بابە گیان چۆن دەفەرمووی وا دەکەم. لەسەر رێگام بۆ ئێزگەی شەمەندەفەر سەرم لە لیژنەی ناوچەی حزب دا. لێپرسراوی لیژنەکەمان کابرایەکی رەق و وشک بەڵام زانا بوو. لە خۆمەوە دەمگوت ئەگەر ژنەکەم و باوکم وەختی خواحافیزی ئەوەندە ئامۆژگاریان کردم دەبێ هەڤاڵی لێپرسرا و چەند خەریکم بکە هەر لێم نابێتەوە دەبێ بۆ گوێگرتنی وتارێکی نیوسعاتی ئەو ئامادە ببم بەڵام کارەکە دروست بە پێچەوانەی بۆچوونەکەی خۆم هاتەوە پێشەوە هەرکە گەیشتم بە بارەگای لێژنەی حەزەبوتی گراسیمۆف دانیشە با بەپێی ڕەوشی دێرینەی ڕووسەکان پێش ڕۆیشتن چەند دەقیقە دابنیشین نەختێک بێدەنگ دانیشتین ئەمجا هەڵساوە سەر پێ دیتم کە دەوری چاوی بە فرمێسک تەڕ بووە لە دڵی خۆمە گوتم لەم زەمانەدا چ معجیزە گەلێک ڕوودەدەن لێ پرسراوی ناوچە خۆی جموجۆر کرد و گوتی هەواڵ گراسیمۆف مەسەلاش کرا و ڕوونە من لەو ڕۆژەوە دەتناسم کە هێشتا مناڵ بووی و دەسماڵی پێشەنگیت دەبەستە مل. پاشان چوویتە ڕێزی کۆمسمۆڵ و ئەوەتا ئەمەش دوو ساڵە ئەندامی حزبی. بڕۆ ئەو بەدکارانە بە بێ ڕەحم بکوتەوە، حزب ئومێدەوارە. بۆ یەکەم جار لە تەمەندا منی گرتە باوەش و یەکترمان مات کرد. سەیرە! هەر لەو دەمەوە ئیدی وەکو جاران پیاوێکی وشک نایەتە بەرچاو. دڵسۆزی ئاوا دڵگەرمی کردم، لە لیژنەی ناوچەکە بە شادی و شەوقەوە چوومە دەرێ. قسەی ژنەکەشم شادومانی کردم. بۆخۆت دەزانی ئافرەتێک نییە لەکاتی بەڕێخستنی مێردەکەی بۆ مەیدانی شەڕ ئارام و لەسەرخۆ بێ بەڵێ ژنەکەی منیش کەمێ تێکچوو خەم دایگرت ئەوکە هات بۆ ئێزگەی شەمەندەفەر تا بۆ دوا جار خواحافیزیم لەگەڵدا بکە هەر هەوڵی دەدا شتێکی گرینگم پێ بڵێ بەڵام هۆشی لای خۆی نەبوو شەمەندەفەرەکە بە ئەسپایی کەوتەڕێ ئەویش بەدەم ڕۆیشتنەوە لەگەڵ فارگۆنەکە دەستی گرتبووم و خێرا خێرا قسەی دەکرد ڤیکتۆر بڕوانە وریای خۆت بە نەک لەبەرە سەرما لێت بدات وڵامم دایەوە. نادیە خەیاڵت ئاسو دەبێ وریای خۆم دەبم سەرمام نابێ هەوای ئەوێ زۆر خۆشە نە زیاد ساردە و نە زیاد گەرم. کە لەیەک دابڕین هەستم بە تاڵی جودایی کرد و لە هەمان باریشدا قسە سادە و ئەویندارەکەی ژنەکەم خۆشحاڵی کردبوو لە دەروونما قینێک بەرامبەر ئەڵمانەکان قوڵپیدا لەبەرخۆمەوە گوتم ئاهای دراوسێی پەیمان شکێن ئێستا کە دەستت بە ڕووی ئێمە بەرز دەکەیتەوە خۆت ڕاگرە هاتین پندێکی وات پێ بدەین خوات بێنیتە بەرچاو گراسیمۆڤ ساتێک بێدەنگ بوو گوێی شل کرد بۆ خرمەی دەستڕێژی ڕەشاشێک کە دەنجی لە هێڵی پێشەوەی شەڕ دەهات دەست ڕێژەکە چۆن لە پڕدەستی پێکرد بوو ئاو هەش لە ناکاو بڕە گراسیمۆڤ درێژەی بە باسەکەدا. پێش شەڕ لە ئەڵمانیەوە ئامێر و کەرەستەی ماشێن بە کارگەکەمان دەگەیشت لە کاتی سوارکردنی ئامێرەکان پێ شش جار لێیان وردبوومەوە هیچ عیبم تیاندا نەدەدی دیار بوو دەستی کارزان و کارامەگەل درستی کردبوون زۆربەی وەخت دانراوی نووسرە ئەلمانیەکانم دەخوێندەوە خۆشیانم دەویست لە کانگای دڵەوە هەستم بە جۆرێ ڕێزلێنان دەکرد بەرامبەر خەڵکیان وڵاتە جاری واش بوو لە خۆمم دەپرسی کە چۆن میلەتێکی زەحمە کێش و کارزان وەکو ئەو میللەتە دەچێتە ژێرباری ڕژێمی شەرم هێنەری هێتلەرەوە بەڵام ئەو گرفتە گرفتی خۆیانە ئەوە بوو ڕۆژێک بیستم کە لە ئەوروپای ڕۆژئاواوە شەڕ هەڵگیرساوە وەختێ بە شەمەندەفەر بۆ بەرە دەڕۆیشتم بە خۆمم دەگوت ئەڵمانەکان تەکتیکی چاک بەکاردێنن و سوپایەکی ناخورتیان نییە شەڕ و بەیەکە هاتن لەگەڵ ڕقیبێکی ئاوهادا بەخۆی ڕێکەوتێکە جێگەی بایەخ و سەرنجدانە دەباشە ئێمەش لەو دەما ساڵی 1942 ئەوەندە خورت بووین ڕاستت پێ بڵێم لەم ڕەقیبەوە بە تەمای شەرەف و ویژدان نەبووم هەر لە بنەڕەتەوە وەختی ئادەمیزاد لەگەڵ فاشیستەکانا دەشەڕێ نابێ چاوەڕوانی شەرافەت و ویژدان پاکیان لێ بکا بەڵام هەرگیز گومانم بۆ ئەوە نەدەچوو کە سوپای هێتلەر تا ئەم ڕادەیە نزم و پیس و نەگریس بێ بە هەر حاڵ با ئەم باسە بۆ پاشان بە دوا بخەین. دەستەکەی ئێمە لە کۆتایی گەلاوێشدا بە بەرە گەیشت بەرەبەیانی ڕۆژی 27می گەلاوێش کەوتینە ناو شەڕ سەرەتا کە هێشتا بە بار و دۆخی شەڕانە هاتبووین تا ڕادەیەک بەجێماین تۆ پاوێژەکانی ئەلمان تەنجیان پێ هەڵچنی بووین بەڵام دەمە و ئێوارە کە ئیدی کەم کەم خۆمان گرتەوە و بەسەر هەڵوێستدا زاڵ بووین دەردێکی چاکمان بە ئەلمانەکاندا و لە گوندەکە دەرمان کردن هەر هەمان ڕۆژ نزیکەی یانزە ئەڵمانمان بە دیل گرت. دەڵێی ئەمڕۆیە ڕووی داوە. هەموو شتێک وەکوو ڕۆژی ڕووناک لەبەر چاومە. دیلەکانیان هێنا کە ڕەنگ پەڕیو و تۆقیو بوون. پاش بڕانەوەی شەڕەکە ئیدی جۆش و خرۆشیمان دامرکا بوو. خەریک بووین پێشوازی لە دیلەکان بکەین. هەر کەس لە ئێمە هەرچی بە دەست کەوتبا بۆ ئەوانی دەبرد. یەکێ ئامان، ئەوی تر جگەرە، یەکێکی تریش چای پێ دەدان. دۆستانە دەستیان بە سەر شانی دیلەکانە دەهێنا و بە، کۆمڕاد کۆمڕاد هەڤاڵ هەڤاڵ، بانگیان دەکردن و دەیانپرسی، کۆمڕاد هەڤاڵ، توخوا بۆچی شەڕی ئێمە دەکەن؟ کۆنە سەربازێکمان کە چاوی بەو دڵدانەوە و پێشوازییە هەستبەزوێن و دۆستانەیەی ئێمە کەوت، بڕێک داما ئەمجا گوتی، دەبینم بە دیداری ئەو دۆستانە وا شاد و خۆشحاڵن کە هەمووتان بە، کۆمڕاد، ناویان دەبەن، بەڵام حەزم دەکرد ئا ئێستا چاوتان لێ بە کە لە پشت بەرە ئەو دۆستانە چ دەکەن و چی بەسەر بریندار و مەدەنییەکانمان دێنن. ئەمەی وت و ڕۆیشت وەکو بڵێی سەتڵێ ئاوی ساردی بەسەرمانە کردبێ. ئەوەندەشی پێ نەچوو کە نۆرەی ئێمە هات تا پێش بکەوین و پاشەکشە بە دوژمن بکەین. لێرەدا بوو دیمەن، بەڵام چ دیمەنێک! گوندگەلی سووتاو، سەدان ئافرەت و مناڵ و پیرەمێردی گوللەبارانکراو، لەشی ئەشکەنجەدراوی سەربازە بەدیلگیراوەکانمان و دەیان تەرمی ئافرەت و کیژ و تەنانەت کیژۆڵەی نابالغیش کە کێوییانە کوژرابوون و پێش کوشتن دەستیان بۆ درێژکردبوون. دیمەنێک لەو دیمەنانە هێشتا هەر لەبەر چاوم ماوە. کیژۆڵەیەکی یازدە دوازدە ساڵە کە وەکو دیار بوو لە ڕێگای بۆ قوتابخانە کەوتبووە دەستی ئەڵمانەکان. ڕایان کێشابووە ناو بێستانێک و لەوێ ڕووتیان کردبووە و نامەردانە تا بۆیان کرابێ دەستیان بۆ درێژ کردبوو. لەشی ئەم کیژۆڵەیە کە زیاتر لە مناڵێکی ساوا دەچوو، لەسەر پەتەکی پێشێلراوی پەتاتە پاڵ خرابوو، کتێب و دەفتەرە خوێناوییەکانی بە دەوروبەریا پەرش و بڵاو ببوون. دەم و چاویشی بە زەبری سەرە نێزەش شەق و پەق کرابوو، جانتاکەشی کە دەم بە تاک مابوو، هێشتا هەر بە دەستیەوە بوو. پارچەیەکی سپیمان بەسەر تەرمە چکۆڵەکەیدا دا و بێ دەنگ و بێ جوولە لە تەنیشتی ڕاوەستاین. پاشان سەربازەکان هەر وا بێ دەنگ بڵاوەیان پێ کرد. بەڵام من پێم نەکرا بڕۆم. لە یادمە کە وەکوو شێت لە ژێر لێوەوە دەمخوێند. جوگرافیای سروشتی، نووسینی بارکۆڤ و پاڵویبکین، بۆ دەورەی یەکەم و دووەمی ئامادەیی. ئەو کتێبەم لە ناو ئەو کتێبانەی کە لەسەر گژوگیای بێستانەکە پەرش و بڵاو ببوون بەرچاو کەوت. ئەو کتێبەم باش دەناسی، چونکە کچەکەی منیش قوتابی هەمان قۆناغ بوو. ئەو کارەساتە لە ڕۆخی ڕۆژین ڕووی دابوو، لە دەوروبەری ئیسکۆیراش تووشی دەرەیەک بووین کە جێگەی ئازاردان و کوشتنی سەربازە دیلەکانمان بوو. ئایا هیچ سەرت لە سەر بڕگە داوە؟ ئەوەی لەوێ بەرچاومان کەوت کت و مت لە سەر بڕگە دەچوو لەشی خوێناوی بێ دەست و بێ پێ کە تا نیوەک کەوڵ کراون و بە لقی درەختەوە هەڵواسراون هەشت تەرمی تر لە بنی ئەو دەورەدا بەسەر یەکە کۆمەڵ کراون پێمان ناکرێ بزانین کام دەست و پێهی کامەلەشن هەر ئەوەندە چەند پارچە گۆش بەسەر یەکە کەڵک کراون و هەشت کڵاوی سەربازی چۆن ئامان بخەیتە ناو یەک ئاوا ئاخنراونەتە ناوی یەکتر و لەسەر ئەو کۆمەڵە گۆشتە دانراون خەیاڵ دەکەم بتوانم هەرچیم بەرچاو کەوتبێ بێنمە سەر زمان بۆت بگێڕمەوە نەخێر ناتوانم چونکە وشەی وا پەیدا نابن و نایەنە گوتن دەبێ بە خۆت بچی و بە چاوی خۆت ببینی دەچاکترە لەم بارەوە چیتر لەسەری نەڕۆم ملازم گراسی مۆف نەختێک بێدەنگ بوو بە هەلم زانی بپرسم بۆم هەیە لێرە جگەرە بکێشم بە دەنگێکی خنکاو وڵامی دامەوە، بەڵێ، دەشێ، بەڵام دەبێ جگەرەکەت بە ناو لەپت دابپۆشی. خۆشی جگەرەیەکی داگیرساند و لە سەر باسەکەی ڕۆیشت. وەختێ کە دیمان ئەڵمانەکان چ کوشت و کوشتارێکیان کردووە، لە ڕەگ و خوێنی ئێمەشدا خووی دڕەندایەتی ڕووە، تێگەیشتین کەوا لەگەڵ گورگی هاری خوێنمژدا دەشەڕین نەک لەگەڵ مرۆڤدا. دەرکەوت ئەڵمانەکان چەند لە ئامێر و کەرەستەسازیدا کارزان و وردن، ئەوەندەش بۆ کوشتن و هەڵواسین و دەستدرێژی بۆ سەر ئابڕووی میللەتەکەمان کارزانی و وردی بەکاردێنن، پاشان بۆ جارێکی تر ناچار بووین پاشەکشێ بکەین، بەڵام بەهەر حاڵ پیاوانە شەڕمان دەکرد. نزیکەی بە گشت تاکەکانی بەتالیۆنەکەمان خەڵکی سیبریا بوون. سەرڕای ئەوەش فیداکارانە و بێباکانە بەرگرییان لەسەر زەوی ئۆکرانیا دەکرد. ژمارەیەکی زیاد لە هاوشارەکانم لەسەر خاکی ئۆکرانیا شەهید کران، بەڵام بەرامبەر بەوە چەندین بەرامبەر لە دوژمن هەر لەو سەرزەمینەدا کوژران. ڕاستە کە پاشەکشێمان دەکرد، بەڵام مێرانە زەبرمان تێ دەسرەواندن. ملازم گراسیمۆڤ بە توندی دووکەڵی جگەرەکەی هەڵمژی و بە دەنگێکی نزمتر گوتی، ئۆکراین سەرزەوییەکی جوانە، خاوەن سروشتێکی بێهاوتا و بێوێنەیە. بۆ هەر گوندێکی لە دڵمانا جۆرە خۆشەویستییەک هێلانەی کردبوو. لەوەیە هەر بەو هۆیەوە بوو کە لەوێ بێ پەروا و باک خوێنمان دەڕشت، خوێنیش وەکوو دەڵێن خزمایەتی لە نێوان خەڵکدا پەیدا دەکات. بۆیەش هەر جارێک کە بە ناچار لە گوندێک پاشەکشێمان دەکرد دەرد و خەفەت دڵی دەکوشین و ئاگر لە جەرگمان بەردەبوو کە ئەوێمان بەجێ دەهێشت هەموو وەکو ئازیزێکی نێژرا و بەجێ بهێڵین سەرمان دادەنواند و دەڕۆیشتین و کەسمان زاتی ئەوەی نەدەکرد چاو ببڕێتە چاوی ئەوی تر هەرگیز بیرم بەلای ئەودا نەدەچوو ڕۆژێک لە ڕۆژان منیش بەدیل بگیرێن بەڵام دیل کرام سەتای ئەیلول بۆ یەکەم جار بریندار کرام بەڵام هەر لە بەرە مامەوە ڕۆژی بیست و یەکەمی ئەیلول لە شەڕێک کە لە دەوروبەری دنیسۆفا لە ناوچەی پاڵتاوە ڕوویدا جارێکی دیکە بریندار کرام و هەر لەوێش بە دیل گیرام. تانکی ئەڵمانەکان باڵی چەپی ئێمەیان شەق کرد و بەدوای ئەودا سەربازی پیادەی دوژمن وەکو مێروولە بەو دەشتە وەربوون. ئێمە شەڕی ئەوەمان دەکرد تا ئەڵقەی گەمارۆی دوژمن بشکێنین. بەتالیۆنەکەی من لەو شەڕەدا زیانێکی زیادی بەرکەوت. دوو جار هێرشی تانکی دوژمنمان بەربەست کرد. شەش تانک و زریپۆشمان لەکارخست، لەناو کێڵگەیەکی گەنمەشامیدا نزیکەی سەد و بیست هێتلەریمان لەناوبرد، لەو وەختەدا بوو کە تۆپیان خستە کار و بەخەستی ئێمەیان تۆپباران کرد، ئیدی ناچاربووین ئەو تەپەیە بەربدەین کە لە نیوەڕۆوە تا سەعات چوار بەدەستمانەوە بوو. لە دەمەوبەیانەوە هەوا گەرم و ئاسمان ساف بوو، بچووکترین پەڵە هەوری لێنەبوو، گڕی هەتاو ئەوەندە بەتین بوو هەموومان لە گەرمادا هانەهانمان بوو. گولە تۆپەکان بە دوای یەک دەتەقینەوە. لە یادمە تینوێکی وا بووین کە وا لێوی سەربازەکانمان گشتی شین هەڵگەڕابوو، منیش بە دەنگێکی گیراو کە قەت لە دەنگی خۆمی نەدەکرد دەستوورم دەدا. لەو کاتەدا کە بە ڕاکردن لە دۆڵەکە ڕەت بووین، گولە تۆپێک لەبەر پێم تەقیەوە. تەنیا ئەستوونێکی تەپوتۆزی ڕەشم دی کە بەرەو ئاسمان هەڵدەستا و چیتر ئاگام لە خۆم نەما و دواجار زانیم کە ساچمەی گولە تۆپەکە کڵاو زرێکەی کون کون کردبووم و پارچەیەکی ساچمەش چەقیبووە شانی ڕاستم. نازانم چەند بێ هۆش بووم، بەڵام لە یادمە کە لە دەنگی زرمەی پێ هاتمەوە سەر هۆشی خۆم. سەرم بڵند کردەوە، تێگەیشتم کە لە جێگەی کەوتنم نەماوە. بلوزیان لە بەر داکەندبووم و تەواوی شانیان پێچابووم و کڵاو زرێکەم لە سەرم نەبوو. لە سەر سنگم بە دارەوە کرابوو. بۆ نەختێک وام بە خەیاڵە هات ئەوا سەربازەکانی خۆمن منیان بە دەست گواستۆتەوە و خێرا برینەکەیان تیمار کردووم. بە سەختی سەرم بڵند کردەوە بەو ئومێدەی سەربازەکان ببینم، بەڵام چاوم بە ئەڵمانەکان کەوت کەوا خێرا بەرەو لام دێن، نەخێر ئەمە خۆمانی و دەنگی پێی ئەوان نییە کە منیان هێناوەتە هۆش. ئەوانم بە ڕوونی دەدی، دروست وەکو ڕووی پەردەی سینەما. لە دەوروبەرم گەڕام، بەڵام هیچ جۆرە چەکێک نەبوو. نە دەمانچەی ژڤولفەر و نە تفەنگ و نە نارنجۆک، نەخشەی ڕێنوێنی چەکەکانم کەوتبوونە دەستی سەربازێکی خۆم کە لەگەڵ خۆی بردبووی. بیرم کردەوە مەرگ ئەوەتا بەرەو لام دێ، نایەتە یادم کە لەو ترووکەیەدا بیرم لە شتێکی تر کردبێتەوە. ئەگەر دەتەوێ لە بەسەرهاتی من چیڕۆکێک بنووسی، شتێک لە خۆتەوە بخەرە سەری، چونکە لەو ترووکەیەدا دەرفەتم نەبوو بیر لە شتێکی تر بکەمەوە. ئەڵمانەکان گەیشتبوونە نزیکم و من نەمدەویست بە پاڵەوە بمرم. مەسەلەکە سادەیە، ئایا ئاگات لە منە؟ نەمدەخواست و نەمدەتوانی بە پاڵەوە بمرم. چی هێزم تیا مابوو بەکارم هێنا و خۆم دا بەسەر دەستمدا تا لەسەر چۆک دانیشم. دیسان هەوڵم دا تا ئەوان گەیشتن هەڵسامەوە سەر پێ. ڕاوەستام، بەڵام لەترم دەدا. دەترسام بکەومەوە و ئەوان سەرنێزەکانیان بکەن بە لەشما. دەموچاوی هیچ کامیان نایەتەوە یادم. دوورم وەستابوون و لەناو خۆیاندا دەئاخافتن و پێدەکەنین، وتم، چاکە، بەد فەڕینە، دەمکوژن، چونکە چیتر هێزم نەماوە و دەکەوم. یەکێکیان هات و وا بە قۆناغە تفەنگەکەی لە گەردنی دام کە کەوتمە زەوی، بەڵام دەست بە جێ هەستامەوە. ئەوان دایانە قاقای پێکەنین و یەکێکیان بە دەست فەرمانی دا کە بەڕێکەوە. منیش بەڕێکەوتم. توێژێکی ناسکی خوێنی داگیرساو و دەم و چاوی داپۆشیبووم، هێشتا خوێنی گەرمی لینجک لە برینەکەی سەرم دەهات. شانم ئازاری هەبوو، نەمدەتوانی دەستی ڕاستم ڕاست بکەمەوە. لە یادمە زۆر حەزم دەکرد ڕاکشێم و قەت جوولە نەکەم، ناچار بووم پێ هەڵگرم و ملی ڕێ بگرم. نەخێر حەزم دەکرد بمرم و نەمدەویست بە دیلێتی بمێنم. زۆر بە زەحمەت بەرامبەر سەرەگێژی و ڕشانەوە خۆم پێ ڕاگیرابوو. هەروا دەڕۆیشتم. کەواتە زانیم هێشتا زیندووم و بەیەکجاری پەکم نەکەوتووە. ئای، ئەگەر بزانی لەبەر توێنێتی چ دەردێکم دەچێشت. زارم وشک بوو، تارماییەکی ڕەش لەبەر چاوم ڕێشکە و پێشکەی دەکرد. بێ هۆش بووم. سەرەڕای ئەوەش، هانگاوم دەنا و بە خۆمم دەگوت، هەر ئەوەندە قومەی ئاو بخۆمەوە و بحەسێمەوە، دەست بەجێ ڕادەکەم. دیلەکانیان گشت لە ڕۆخی بێ شەلانێک کۆ کردبوونەوە و ڕێزیان کردبوون. هەموو ئەوانی تر سەربازی هێزەکەی تەنیشتی ئێمە بوون. زۆربەی دیلەکان بریندار بوون. ملازمێکی ئەڵمانی بە زمانی ڕووسی تێکەڵ و پێکەڵ پرسیاری لێ کردین ئایا لە ناومانە کەس هەیە کادیری سیاسی یا فەرماندەی عەسکەری بێت؟ هەموو بێدەنگ بووین. کابرا دەستووری دا، کادیر و فەرماندەکان، دوو پێ بەرەو پێش! کەس بەرەو پێش پێی هەڵنەهێنا. ملازمەکە هێدی هێدی بە پێش ڕێزەکانماندا دەڕۆیشت و پازدە شازدە کەسی لێ هەڵبژاردین کە شێوەیان لە جوو دەچوو. لە هەر یەک لەوانەی کە دەپرسی، یودا واتە جووی؟ ئیدی بێ ئەوەی چاوەڕوانی وڵامی ئەو بێ، دەستوری دەدا کە لە ڕێز بچێتە دەرێ. ئەوانە جوو و ئەرمەنی و هەندێ لە نەژادی ڕووس بوون کە چارەیان گەنم ڕەنگ و قژی سەریان ڕەش بوو. ئەوانەیان لەولا ڕیز کرد و بە بەرچاوی ئێمەوە گوللەبارانیان کردن. ئەمجا خێرا خێرا کەوتنە گەڕانی گیرفانی ئێمە و چیمان هەبوو نەبوو بە جزدانی باخەڵیشەوە هەموویان برد. من بۆ ئەوەی هیچ وەختێ پسوولەی ئەندامێتی حزبی ون نەکەم قەت ئەوەم نەدەخستە ناو جزدانەکەم. هەر بۆیەش نەیاندۆزییەوە. ئەمما کاکە گیان! ئینسان شتێکی سەیرە، چاک دەمزانی کە مان و نەمانم بە تەلێکی باریکەوە بەندە و ئەگەر لە کاتی هەڵاتندا وەکو نیازم بوو هەڵبێم نەمکوژن بە هەر حاڵ بە دەم ڕێگاوە دەمکوژن چونکە خوێنێکی زۆرم لێ چووبوو نەمدەتوانی پێ بە پێی دیلەکانی تر بڕۆم و هەر کەس لە کاروان بەجێ بمێنێ دەیکوژن بەڵام وەختێ لە گەڕانی گیرفانەکان بوونەوەو پسولەکەی ئەندامێتی حزبیمیان بەردەست نەکەوت ئەوەندە خۆشحاڵ بووم کە هەتا تێنوێتیشم لە بیر چوو. دووبارە ئێمەیان ڕیز کرد و بەرەو ڕۆژهەڵات خستینیانێ ڕێ، ژمارەیەکی زۆر پاسەوان هەردوو لای جادەیان گرتبوو، دە مۆتۆڕسواریش بە شوێنمانەوە ئێمەیان بەرەو پێش دا، لەبەر هەستم دەکرد خەریکە وزەم لێ دەبڕێ. دوو جار کەوتم و دەست بەجێ هەستامەوە، دەمزانی ئەگەر زوو بڵندنەمەوەو کاروانی دیلەکان لێم تێپەڕن ئەوە هەر لەوێ لەسەر جادە دەمکوژن. هەمان ئەو بەڵایە بەسەر عەریفێکدا هات. ئەو لە پێشەوەی من دەڕۆیشت. قاچی بریندار بوو، زۆر بە سەختی بریندار ببوو، زۆر بە سەختیش بۆی هەڵدەبڕا. ناو بە ناو، بە بێ خواستی خۆی، بە دەم ئازاری قاچیەوە دەیناڵاند. هێشتا یەک کیلۆمەتر نەڕۆیشتبووین کە عەریفە دیلەکە لە چەقی جادە دانیشت و بە دەنگێکی بەرز گوتی، نا، ئیتر ناتوانم هەڤاڵان، خواحافیز. ئەوانەی دەوروبەری هەوڵیان دەدا بڵندی کەنەوە و لەسەر پێ ڕایبگرن، بەڵام ئەو دووبارە بە دەوری خۆیا دەخولا و دەکەوتەوە. ڕەنجی هەڵگەڕایەوە و ئەبرۆکانی هاتنەوە یەک، چاوە پڕ لە فرمێسکەکانی هەمیشە لەبەر چاومن، وەکو دەڵێی تەواوی ئەوانەم لە خەوندا دیون. کاروانی دیلەکان تێپەڕین و ئەو بە جێما، بە دەم ڕێگەوە ڕووم وەرگەڕاند و دیم کە مۆتۆڕسوارێکی ئەڵمانی خۆی لێ نزیک خستەوە و بێ ئەوەی دابەزێ، دەمانچەکەی لە کیفەکەی دەرێنا و لوولەی خستە بنا گوێی عەریفەکە و پەنجەی بە پەلاپیتکەکە هێنا. پێش گەیشتن بە ڕووبارەکە، چەند دیلی تر کە لە کاروان بەجێمان، بە دەستی ئەڵمانەکان کوژران. هەر کە چاوم کەوت بەو ڕووبارە و پردە وێرانەکەی و ئەو کامیۆنە کە لە قەراغی بوارەکە چەقیبووە گڵ، لەو ساتەدا بەدەما کەوتم. وا خەیاڵ نەکەی بێهۆش بووم، نەخێر وانییە. درێژ بەدەما کەوتم و زارم پڕ بوو لە خۆڵ. وا جاڕس و پەست بووبووم و ددانەکانم جیڕ دەکردەوە و خرمە خرمی خۆڵ لە نێوانی ددانەکانم دەهات. هەرچەندە تەکانم بە خۆم دەدا، نەمدەتوانی هەڵسمە سەرپێ. هاوقەتارەکانم بە تەنیشتمدا تێدەپەڕین. یەکێک بە ئێواشی وتی. هەستە، ئەگەرنا دەتکوژن! بە قامکم لچی خۆمم هەڵدەدڕی و زۆرم بۆ چاوی خۆم دەهێنا بەڵکو ئازار بمگرێ و لە تاوی ئێش و ئازار ناچار بم هەستمە سەر پێ. قەتاری دیلەکان ڕەت دەبوو و دەنگی چەرخی ماتۆڕسکیلەکان نزیک دەکەوتەوە. بە هەر حاڵێک بوو هەستام. بێ ئاوڕدانەوە لە مۆتۆڕسوارەکان، بە لەتر خواردن وەکو سەرخۆش، بە هەڵسوکەوت خۆم گەیاندە ناو هاوقەتارەکانم و لە دوا ڕیز جێگەی خۆمم کردەوە. لەبەر پەڕینەوەی تانک و کامیۆنی ئەڵمانەکان ئاوی ڕووبارەکە لیخن بوو، ئەو ئاوەی خواردمانەوە گەرم و ڵێڵ بوو، بەڵام بەلای ئێمەوە لە ئاوی گشت کانییەک شیرینتر بوو. سەر و شانم تەڕ کرد و زۆر بە کەلکم هات، گەشامەوە و هاتمە سەر خۆم و وزەیەکی تازەم گرتە بەر. ئیدی ئومێدەوار بووم کە جارێکی دیکە ناکەوم و لە ڕێگا بەجێ نامێنم. زیاد لە ڕووبارەکە دوورنەکەوتینەوە کە تووشی ستوونێکی تانکی سووکی ئەڵمانی بووبووین بەرەو ڕووی ئێمە دەهات شفێرێکی تانکی پێشەوە هەرکە زانی ئێمە دیلین خێراتر لێی خوڕی و دای بەناو ئێمەدا لە ڕیزەکانی پێشەوە ژمارەیەک دیل لە ژێر زنجیری تانکدا ئەنجن ئەنجن بوون پاسەوان و مۆتۆرسوارەکان بە شادیەوە تەماشای ئەو دیمەنەیان دەکرد و قاقا پێدەکەنین و دیسان دەستیان ڕادەوەشاند و بۆ شفێرەکان لە پەنجەرەی تانکەکانەوە سەریان هێنابووە دەرێ و بە فریاکێشان ئەوانیان هان دەدا. پاشان ئێمەیان ڕیز کرد و بە لێواری جادەکەدا ئێمەیان دایە پێش. چمان دەتوانی بکەین؟ ئەڵمانەکان مرۆگەلێکی دڵتەڕ و گاڵتەچین. ئەو شەوە هەوڵی هەڵاتنم دا. دەمزانی ئەوە کارێکی ناکردەنییە، چونکە یەکەم زۆر خوێنم لێ چووبوو، هەستم دەکرد زۆر بێ هێزم و دووەم لە ژێر چاودێری سەختی پاسەوانەکاندا بووین. لەبەر ئەوە هیچ هەوڵدانێک بۆ هەڵاتن سەرنەدەکەوت. بەڵام پاشان هەزاران جار خۆم خواردەوە و تفم لە خۆ دەکرد بۆچی شەوی یەکەم هەوڵم نەدا ڕابکەم. بۆ بەیانی ئێمەیان بەناو گوندێکدا ڕەت کرد کە یەکەیەکی تانکی ئەڵمانی تیا جێگیر بووبوو. سەربازە ئەڵمانەکان ڕشانە سەر کۆڵانەکان تا تەماشامان بکەن. پاسەوانەکان ناچاریان کردین تا بە درێژایی ناو گوندەکەدا هەڵبێین. مەبەستیشیان ئەوە بوو لەبەرچاوی سەربازەکانیان کە خەریک بوون بۆ بەرە دەڕۆیشتن سووک پیشانمان بدەن و ورەیان بەرز بکەنەوە. ئێمە ڕامان دەکرد و هەر کەسێ دەکەوت یا بەجێ دەما دەست بەجێ بە گوللە سوور دەکرایەوە. لەگەڵ داهاتنی شەو بە ئۆردووگای دیلەکان گەیشتین. حەوشی ناوەندێکی کەرستە و مەکینەی کشتوکاڵیان کرد بۆ ئۆردووگا و بە سیمی دڕکدار دەورەیان گرتبوو. دیلەکان لەناو ئەو حەوشەدا جووت جووت ڕاوەستابوون. ئێمەیان بە پاسەوانانی ئۆردوگاکە دەست بە دەست کرد و ئەمانیش یەکسەر بە زەبری قۆناغە تفەنگ لێمان بەر بوون و بەرەو ناو حەوشەکە ڕاویانناین. ئەگەر بڵێم ئەم ئۆردوگایە کتومت دۆزەخ بوو، درۆم نەگوتووە. ئاودەستی دیلەکان هەر ئەوێ بوو کە تیا ڕاوەستابوون. لەوێ لەسەر پێشاو دادەنیشتین و هەر لەناو گڵ و قوڕ بە تەنیشت پیسایەتی خۆیانەوە دەنوستن. ئەوانەش کە لە هێز کەوتبوون، ئیدی لە جێگەی خۆیان هەڵنەدەستان. لە شەو و ڕۆژێکدا تەنیا یەک ژەم نان و ئاویان پێ دەداین، ئەویش گڵاسێک ئاو و مشتێک هەرزنی کاڵ، یا تۆمی هەڵپڕووزاوی گوڵەبەڕۆژە و هیچی تر. هەندێ ڕۆژ لە بیریان دەچوو ئەوەش بدەن. پاش دوو سێ ڕۆژ بارانێکی خەست کەوتە بارین. قوڕ و چڵپاوی حەوشی ئۆردوگایەکە بە ڕادەیەک گەیشت کە تا ئەژنۆ تێی دەچەقین. بەیانیان. هەڵم لە لەشمانە وەکوو هەڵمی لەشی ئەسپ هەڵدەستا و بارانیش هەر لێی نەدەکردەوە. شەو نەبوو دەیان کەسمان لێ نەمرن. ڕۆژ لە دوای ڕۆژ لەبەر نەبوونی زاد لاوازتر و بێهێزتر دەبووین. لە من هەر مەپرسە، سەرەڕای ئەوەش ئێش و ئازاری برینەکانم زیاتر دەبوو. ڕۆژی شەشەم برینەکانی شان و سەرم بە یەجگاری هاتنە ئێش. چڵکیان کردبوو. پاشان وا بۆنیان کرد کە بەو بۆنە ڕشانەوەم دەهات. ئۆردوگاکە بە تەنیشتی تەویلەی ئەسپەکانی کۆڵخۆزەوە بوو. تەویلەکەیان کردبووە ژووری لێکەوتنی بریندارە سەختەکان. بەیانی زوو لە سەرۆک عەریفانی پاسەوانەکانم مۆڵەت خواست تا سەر لەو پزیشکە بدەم گوایە لە ناو تەویلەخانەکە برین تیمار دەکا. سەرۆک عرفا کە رووسی باش دەزانی وتی. ئەها ی رووس، قەیدی نییە، بڕۆ بۆ لای پزیشک. لە خۆتانە، دەست بەجێ چاکت دەکا. لەو ساتەدا بە خەیاڵمدا نەهات کابرا گاڵتەم پێ دەکا. بە خۆشحاڵی خۆم گەیاندە تەویلەکە. خوایە چی دەبینم؟ پزیشکێکی عەسکەری خۆمان دیلە بە پلەی ڕائید لە بەردەری تەویلە ڕاوەستاوە، دێوان گۆڕن و شێوا و ڕەنگ لە ڕووی نەماوە، دەڵێی تازە لەو دونیا گەڕاوەتەوە، دەموچاو سەرتاپای باسی ئەو زەبرە کوشندەیە دەکا کە چەشتویەتی لەو خەم و بارەگرانەی هەر ڕۆژە و هەر سەعاتێک دیویەتی و چۆتە ژێری، ئیدی تێکچووە و خەریکە شێت دەبێ، بریندارەکان لەسەر ڕیخ و تەپاڵە پاڵخراون و لەو بۆنە پیسە کە تەویلەکەی پڕ کردووە کاس بوونە و ناتوانن پشوو بخۆنەوە. کرم لە برینەکانی داوە و ئەوانەی هێزیان تیا ماوە بە قامک یا بە نووکی دار کرمەکان دەردێنن. هەر لەوێ بە تەنیشتی بریندارەکانەوە لاشەی دیلە مردووەکان بە سەر یەکە فڕێدراون. پێ ڕانەگەیشتوون لە کاتی خۆیدا بیانبەنە دەرێ. پزیشکەکە ڕووی تێکردم و پرسی، دەبینی چ حاڵێکە؟ دە فەرموو خۆتان بڵێ. چۆن بتوانم تیماریان بکەم؟ تەنیا پارچەیەکیش نییە بۆ پاککردنەوەت؟ هیچم نییە. بڕۆ توخوا لێرە بڕۆ پێچی برینەکەت بکەرەوە کەمێ خۆڵەمێش بەسەر برینەکەدا بکە لێرە لە پشت دەرگا خۆڵەمێشی تازە هەیە منیش چۆن فەرمانی داوام کرد وەختێ گەڕامەوە سەرۆک عرفاکە لەبەر دەرگا ڕوو بە ڕووم هاتوگوتی باشە چۆن بوو تەماشات کرد پزیشکێکی چاکتانەیە تیماری کردی دەمویست بێدەنگ لێی تێپەڕم، بەڵام ئەو مستێکی بۆ سەر و چاوم داهێنا و وتی، ئاژەڵ! بۆچی وڵام نادەیتەوە؟ بەو مستەی کە لێی دام کەوتمە زەوی. ئەمجا بە لەقە ئەوەندە لە سەر و سینگ و سکی دام، تا بە خۆی ماندوو بوو ڕۆیشت. من ئەم فاشیستە قەت لە بیر ناکەم. تا ماوم هەر لە یادمە. پاشانیش چەندین جار بە خەستی منی کوتاوە. هەر وەختێ لە مابەینی سیمەدڕکدارەکەوە چاوی بە من کەوتبا، گازی دەکردمە دەرەوە و بێ یەک و دوو، بێ ئەوەی هیچ بڵێ، بە مست و پێلەقە دەکەوتە لێدانم. بێگومانم لێم دەپرسێ کە چیم کرد تا زیندوو بمێنم؟ پێش شەڕ کە هێشتا نەببوومە میکانیک، لە ڕۆخی ڕووباری کاما کۆڵکێشیم دەکرد و دوو لەنگە خوێم بە یەکجار هەڵدەگرت، کە هەر لەنگەی سەد کیلۆگرام دەبوو. وەکوو دێو کارم دەکرد. لەم بارەوە لە هیچم کەم نەبوو. سەرەڕای ئەوەش لەشم ساغ وەک پۆڵا بوو. بەڵام ڕاستت دەوێ من نەمدەویست بمرم، ورەم وابوو کە خۆم ڕاگرم و ویستم زیندوو بمێنم و بگەڕێمەوە ڕیزی سوپای نیشتیمانەکەم و گەڕامەوە تا لە دوژمن تۆڵە بسێنمەوە. لەم ئۆردوگایەدا، کە لە ڕاستیدا ناوەندی دابەشکردنی دیلەکان بوو، منیان بۆ ئۆردوگایەک گواستەوە کە نزیکەی سەد کیلۆمەتر لەوەی پێشەوە دوور بوو. هەموو شتێکی ئەمەیش وەکوو ئۆردوگاکەی تر بوو، تەنیا دارتەلی بڵندی داپۆشراو بە سیمی دڕکدار بەرچاو دەکەوت. نە سایەبان یان بنمیچێک هەبوو تا پەنا ببەینە ژێری و نە هیچ شتێکی دیکە. خواردنیشمان جیا نەبوو بەڵام ناو بە ناو لە جیاتی هەرزنی کاڵ ئامانێک گەنمی کوڵاویان دەدا یا لاشەی ئەسپی تۆپیویان بۆ فڕێ دەداین و دابەشکردنی گۆشتیان بۆ ئێمە بەجێ دەهێڵا. ئەسپی تۆپیومان دەخوارد تا لە برسا نەمرین، ئەمجاش دەستە دەستە هەر دەمردین. کار بەوەشەوە نەوەستا، لە مانگی تشرینی یەکەمدا سەرما و تۆفانی زستان هەڵیکرد. هەر باران دەباری و بەیانیانیش شەختە دەیبەست. سەرما دەردی پێ دەداین. من شانسم هەبوو. بلوز و کۆڵوانەیەکم بە دەست کەوت کە لەبەر سەربازێکی مردووی خۆمان دامکەند و کردمە بەر. بەوەش چارەسەری تەواوی سەرمام پێ نەکرا. ئەوەندە دەردی برسێتیمان چێشت کە ئیدی بە برسێتی ڕاهاتین. پاسەوانەکانمان لەو جۆرە کەسانە بوون کە بە تاڵان و ڕاو و ڕووت قەڵەو و ملستوور بووبوون. گشتیان دەتگوت کڵباسن. وەکوو بڵێی بە وردی لە ناو هەموو چەقوکێش و بەدخو و پیاو خراپەکاندا دەستبژێر کراون، هەر بە تایبەتی بۆ ئازاردانی ئێمە، بە گاڵتە پێکردن و ئەزیەتدانی ئێمە ڕایان دەبوارد، بەیانیان سەرچۆخەیەک لە سیمەکە نزیک دەبۆوە و لە ڕێگەی وەرگێڕێکەوە بە دەنگی بەرز دەیگوت، هەر ئێستا زادتان بۆ دێنن، زاد لای چەپەوە دابەش دەکەین. سەرچۆخە ئەوەی دەگوت و لێی دەدا و دەڕۆیشت، گشت ئەوانەی کە هێزیان هەبوو بە پێوە ڕاوەستان، بۆ لای چەپ لاشاویان دەبرد و، چاوەڕوانی زات دەبوون. سەعاتێک، دوو سێ سەعات، سێ سەعات، سەدان ئێسکلیتی زیندوو بە بەر بای ساردەوە کە تا مۆخی ئێسک کاری دەکرد ڕادەوەستان و دەلەرزین. ڕادەوەستان و چاوەڕوانی زات بوون. لەپڕ سەر و کەللەی پاسەوانەکان لە لای ڕاستی ئۆردوگایەکەوە دەردەچوون. چەند پارچە گۆشتی ئەسپیان بە سەرسیمەکەوە بۆ فڕێ دەداین. ئەمجا وەرە ببینە. ئەو قەرەباڵغە برسییە بە غەڵبە غەڵب بەرەو ئەولا هێرشیان دەبرد. لەسەر پارچە گۆشتی ئەسپێ، هەڵژینراو لە پیسیەتییە دەبووە مشتومڕ و هاتوهاوار. پاسەوانەکانیش وا پێدەکەنین کەم دەما ببورێنەوە. پاش ئەوە خرمەی دەستڕێژ دەهات. فریاد و ناڵە بەرز دەبۆوە. دیلەکان بەرەو لای چەپ هەڵدەهاتن و کوژراو و بریندارەکانیش لە جێگەی خۆیان دەمان. لێپرسراوی ئۆردوگایەکە ئەفسەرێکی باڵابەرز بوو. لەگەڵ تەرجومانێک دەهاتە ڕۆخی سیمەکە و لە حاڵێکدا هەوڵی دەدا، خۆی وا پیشان نەدا کە پێدەکەنێ دەیگوت. کاتی دابەشکردنی زات بێ نەزمی و هەراوەرییانتان زۆر کردووە ئەی بەرازە ڕووسەکان، ئەگەر هەر بەم جۆرە ڕەفتار بکەن فەرمان دەدەم بێ چاوپۆشین هەمووتان بە گوللە سوورەوە بکەن، دەبڕۆن مردوو بریندارەکانتان هەڵگرن. سەربازە هێتلەرییەکان کە لە پشتی لێپرسراوەکە ڕادەوەستان دەستیان کرد بە قاقای پێکەنین، بەبیر تیژی سەرکردەکەیان شادومان بوون. گشت کپ و بێدەنگ دەبووین، تەرمی کوژراوەکانمان دەگواستەوە بۆ دەرێ و لەو نزیکانە لە ناو شێوێک بە خاکمان دەسپاردن. لەم ئۆردوگایەدا ئێمەیان دارکاریش دەکرد، بێ بەڵگە و بۆ حەسانەوە یا ڕابواردنی خۆیان، بە مستەکۆڵە و دار و قۆنداغە تفەنگ تێمان بەردەبوون. برینەکانم نەختێ ساڕێژ بووبوون، بەڵام چونکە هەمیشە نم بوو و پەیتا پەیتا دارکاری دەکراین، برینەکانم دەکولانەوە و وا دەهاتنە ژان کە بە زەحمەت خۆم پێ ڕادەگیرا. بەهەرحاڵ، هێشتا زیندوو بووم و هیوای ڕزگاربوونم مابوو، لەسەر تەختایی ڕەقی زەوی دەنوستین، هیچ جۆرە ڕایەخێکمان نەبوو، تەنانەت جاروبار ژێریانیش نەدەماڵین، بە پاڵ یەکدا درێژ دەبووین و خۆمان بەیەکەوە دەچەسپاند، بە درێژایی شەو تلمان دەدا، هەم ئەوانەی لەسەر زەوی ڕەق دەنوستن و هەم ئەوانەش کە بەسەریانا درێژ دەبوونەوە، لەسەرمانا ڕەق دەبووینەوە، ئەمە نە نوستن بوو، بگرە ئەشکەنجەیەکی پڕ ئێش و ئازار بوو، نە دەهاتە بەرگەگرتن. ڕۆژگارمان ژاری مار بوو ڕۆژ لە دوای ڕۆژ لاواز و بێتواناتر دەبووین وام لێ هاتبوو مناڵێکیش دەیتوانی بمدا بە زەویدا کاتێ تەماشای دەستە باریک و لەڕەکانم دەکرد کە هەر پێست و ئێسقان مابوو تۆقم دەچوو لەبەر خۆمەوە دەمگوت بەم حاڵەوە چۆن بتوانم لێرە خۆم ڕزگار بکەم لەم دەمانەدا بوو نەفرەتم لە خۆ دەکرد بۆچی لە ڕۆژانی هەوڵدا ڕام نەکرد لەم دەرد و ئازارە ڕزگارم دەبوو زستان بەسەردا هات بە فرکەوت بە فرمان لا دەدا و لەسەر زەوی بەستەڵەکی سەهۆڵبەند دەنووسین. ڕۆژ بە ڕۆژ ئەژمارمان کەمی دەکرد. لە ئەنجامدا ڕایانگەیاند کە دوای چەند ڕۆژی تر دەماننێرن بۆ سەر کار. خۆشی دایگرتین. ژیانێکی تازە بە گیانماندا هات. ئومێد پەیدا بوو بەڵکو ڕۆژێک بتوانین هەڵبین. ئەو شەوە ئارام و سەهۆڵبەندان بوو. پێش دەرکەوتنی گزنگی هەتاو، گرمەی تۆپمان بەرگوێ کەوت. لە دەوروبەرماندا گشت کەوتنە چپەچپ. هەر کە جاری دووەم گرمەی تۆپ هات، دیلێک بە دەنگێکی بڵند گوتی. هەڤاڵان، ئەوە دەنگی تۆپی لەشکری خۆمانە، هێرشیان دەستپێکردووە. لەم تروکەیەدا بارێکی سەیر ڕوویدا. گشت دیلەکان هەڵسانە سەر پێ. دەڵێی کەسێک فەرمانی پێداون، تەنانەت ئەوانەش کە ماوەیەکە ناتوانن لە جێگەی خۆیان ڕابن، ئەوانیش هەستان. چپەچپ بوو. ئاخافتنێکی هێدی و قوڵپەی گریان بوو. دیلێک لە تەنیشتم هۆڕ هۆڕ دەگریا. منیش. منیش. ملازم گراسیمۆف، ئەو وشانەی پچڕ پچڕ لە زار دەهاتە دەرێ. نەختێ بێدەنگ بوو، بەڵام پاشان خۆی ڕاگرت و ئارام لەسەری ڕۆیشت. دڵۆپی گەرمی فرمێسکی چاوانی منیش بەسەر ڕوومەتم گلۆر دەبوونەوە و هەرکە بەربا دەکەوتن سارد دەبوون یەکێکمان بە دەنگێکی باریک دەستی کرد بە خوێندنەوەی سرودی نێونەتەویی ئەنتەرناسیۆنال ئێمەش بە دەنگی ناڕێک و ناجۆر ناساز پێکەوە لەگەڵ ئاوازەکەی کەوتینە وتنەوەی سرودەکە پاسەوانەکان بە ڕەشاش و چەکی ڕێز و بە گوللە ئاوپژێنیان کردین یەکێک فەرمانی دا ڕاکشێن ڕاکشاین لەشم خزاندە ناو بەفر و وەک مناڵ دەگریام. بەڵام ئەوە تەنیا فرمێسکی شادومانی نەبوو، فرمێسکی سەربڵندیش بوو، فرمێسکی سەربڵند بوون بە میللەتەکەمان. فاشیستەکان بە ئاسانی دەیانتوانی بمانکوژن. ئێمە دیل و بێچەک لە ژێر دەستیاندا بێ دەسەڵات بووین. بەڵام پێیان نەدەکرا ورەی ئێمە بشکێنن. هەرگیز ئەوەیان پێ ناکرێ. ڕوونتر بڵێم، هێشتا تێنەگەیشتبوون تووشی کێ بوونە. ئێمە نەبەز بووین. لەوانە نەبووین کە خەیاڵیان بۆ دەچوو. ئەو شەوەی دی مۆڵەت نەبوو تا ملازم گراسیمۆڤ بەسەرهاتەکەی تەواو بگێڕێتەوە، کارێکی بەپەلە هاتە پێش و ئەویان بۆ ئەرکانی لەشکری بانگ کرد. پاش چەند ڕۆژێک جارێکی تر چاومان بە یەکتر کەوتەوە. ژێر زەوییەکە لە بۆی نم و شیرەی کاش پڕ بوو. ئەنگوستە ئەستوورەکانی بەیەکدا بردبوو. دەستە و ئەژنۆ دانیشتبوو. کە تەماشایم کرد، بیرم کردەوە دەبێ لە ئۆردوگای دیلەکانەوە ئەو خۆی بۆ مابێتەوە، دەستە و ئەژنۆ دانیشێ و نە سەعاتێک و نە دوو سەعات، هەر لە خەیاڵی تاڵ و ترش بێ ئەنجام دەبخنکێ و ورتەی لێوە نەیەت، بەم جۆرە باسی بەسەرهاتەکەی خۆی دەست پێ کردەوە. دەپرسی کە چۆن توانیم ڕابکەم؟ وا پێت دەڵێم، لەو بەرەبەیانەدا، کەمێ پاش بەرگوێکەوتنی گرمەی تۆپخانەی خۆمان، ئێمەیان برد بۆ سەر کار تا سەنگەریان بۆ هەڵکەنین. هەوا گەرمی کرد و بەفر کەم کەم دەتوایەوە. وەرزی باران بوو. بردیانین بۆ ئەو شەماڵی ئۆردوگایەکە. لە ڕێگا هەمان بەزم دووپات کرایەوە. ئەوانەی لاواز و بێهێز بوون و دواکەوتن، دەیان کوشتن و تەرمیان لە چەقی جادە بە جێ دەما. تەنیاش هەر لە باتی جێمان نەبوو کە لێیان دەکوشتین. ڕۆژێک بەناو بێستانی پەتاتە ڕەت دەبووین. عەریفێکی ئەڵمانی دیلێکی هەر لەبەر ئەوە کوشت چونکە ئەم بەستەزمانە پەتاتەیەکی سەهۆڵبەندی بەرچاو کەوتبوو دا چەمی بوو هەڵی بگرێ. دیلەکە کە عەریف گانجار خەڵکی ئۆکراین بوو ئەو پەتاتە زەق نەبووتەی هەڵگرتبوو تا بیخاتە گیرفانی. عەریفە ئەڵمانیەکە پێی زانی و بێ ئەوەی هیچ بڵێ لە گانجار نزیک کەوتەوە و دەمانچەکەی لە پشت ملی بەتاڵ کرد. فەرمانی ڕاوەستانیان دا و گشتیان ڕیز کردین و سەرۆک عرفاکەش لە کاتێکدا بە باڵ جوغزی بە دەور خۆیا دەکێشا گوتی، تەواوی ئەمە موڵکی بێ چەن و چۆنی دەوڵەتی ئەڵمانە و هەر کەسێ بە بێ ئیزن شتێک هەڵبگرێ دەست بەجێ دەکوژرێ. بە ناو گوندێکا تێدەپەڕین. ئافرەتی گوند ئەگەر چاویان بە ئێمە کەوت نان و پەتاتەی برژاویان بۆ فڕێ داین. چەند کەسێ دەرفەتیان هێنا و هەندێ نان و پەتاتەیان لە زەوی هەڵگرت. بەڵام زۆربەمان دەرفەتمان نەبوو. پاسەوانەکانیش دەستدرێژییان لە دەر و پەنجەرەی ماڵەکان کرد و فەرمانیان پێداین تا خێرا پێ هەڵبگرین. ئاخۆ دەزانی خەڵکی وڵاتەکەمان چەند بوێر و بێباکن؟ هەر نەختێ لەولاتر نان و پەتاتەیان لە پێشمان لەسەر ڕێگە دانابوو. ئێمەش خێرا خێرا هەڵمان دەگرت. پەتاتە برژاوێکی گەورەم بەرکەوت. نیوەم بەوەی تەنیشتم دا و نیوەکەی ترم بە توێکڵەوە قووت دا. لە تەمەنما قەت پەتاتەی وا خۆشم نەخواردووە. لەناو بێشەڵانێکدا سەنگەریان لێ دەدا. ژمارەی پاسەوانیان بە سەرمانەوە زێدەتر کرد. هەر یەکە بێڵێکیان بە دەستەوە داین. نەمدەویست سەنگەریان بۆ جێبەجێ بکەم، بگرە حەزم دەکرد سەنگەرەکانیان تێک بدەم. پاش نیوەڕۆی هەمان ڕۆژ ئیدی بڕیاری خۆمم دا و لەو چاڵەی هەڵم دەکەند هاتمە دەرێ و بێڵەکەم بە دەستی چەپ گرت و لە پاسەوانەکە نزیک بوومەوە. لە یەکەم هەنگاودا وریا بووم، ڕوانیم کە گشت پاسەوانەکانی تر لە قەراغی سەنگەرەکە کۆبوونەتەوە، تەنیا ئەم پاسەوانە نەبێ کە بەسەر دەستەکەی ئێمەوە ماوە. پاسەوانی تر دیار نەبوو. لێی چوومە پێش و بەهێواشی بە پاسەوانەکەم گوت. بێڵەکەم شکاوە، تەماشا کە. خەیاڵێک وەک بروسکە بە بیرمە هات و بە خۆم وت کە ئەگەر بە زەبری یەکەم نەیخەم، ئیدی کارم تەواوە. وابزانم پاسەوانەکە لە دیمەنی سەروچاوم گومانی کرد، بۆیە کە تەماشای کردم، شانی جولاند و قایشی تفەنگەکەی لە شان داکەن. لە تروکەیەکدا بەو پەڕی توانا بێڵەکەم لە نێوچەوانیدا. نەمدەتوانی کە لە تەوقی سەری بدەم چونکە کلاوزرەی لەسەر بوو. ئەوسا لە خۆم گەیشتم کە هێشتا توانام تیا ماوە. کابرا بێ ئەوەی نقەی لێوە بێ بە دەما کەوت. تفەنگ و هەر سێ مەخزەنی کابرام هەڵگرت و هەڵات. بەڵام ڕوانیم کە ناتوانم ڕابکەم. دیارە لەبەرچی چونکە وەکو پێویست هێزم تیا نەمابوو، ڕاوەستام، هەناسەیەکم هەڵکێشا و دووبارە بە گورگە لۆقە و بە زەحمەت کەوتمە ڕاکردن. ئەو دیوی شیوەکە دارستانێکی چڕ بوو، هەوڵم دەدا خۆم بەوێ بگەیەنم. لە یادم نەماوە چەند جار هەڵسوکەوتم کرد، بەڵام دڵنیا بووم هەنگاو بە هەنگاو دوورتر دەکەومەوە. شەکەت و ماندوو بووم و هاتمە هەناسەبڕکێ و وا تەنگەنەفەس بووبووم نزیک بوو بتاسێم. لەو کاتەدا بەو دیوی شیو گەیشتبووم و خەریک بووم بە نێوانی دار و دەوەنی قەدپاڵی گردەکەدا سەردەکەوتم، گوێم لە دەستڕێژ و هات و هاوارێک بوو کە لە دەرەوە دەهات. دەرباز بووم. ئیدی دەستگیرکردنم کارێکی سادە نییە. خۆر خەریک بوو ئاوا بێ. بڕیارم دا ئەگەر هات و ئەڵمانەکان شوێن پێم پەیدا بکەن و لێم نزیکەوە بن، تەنیا ئاخرین فیشەک نەبێ کە ئەویش بۆ خۆکوژی هەڵیدەگرم، ئیدی تا دوا فیشەک شەڕیان لەگەڵ دەکەم. ئەم لێکدانەوە هێزێکی ئەوتۆی پێدام و هێواشتر و بە گوڕتر ملی ڕێگام گرت. شەوم لە دارستانەکە بردە سەر. بە نیو کیلۆمەتری گوندێکی بچووک گەیشتم، بەڵام لە ترسی ئەوەی نەوەک تووشی ئەڵمانەکان ببم، بەلای گوندەکەدا نەچووم. ڕۆژی دوایی پارتیزانەکان منیان دۆزیەوە و لەگەڵ خۆیان بردمیان. بۆ نزیکەی دوو هەفتە لە پەناگە ژێرزەوییەکانیاندا حەسامەوە. لەو ماوەیە تا ڕادەیەک هاتمە سەرخۆم و بەهێزتر بووم. پسوولەی ئەندامیەتی حیزبیم کە لە ئۆردوگایەدا لە چمکی کۆڵوانەکەم قایم کردبوو دەرێنا و پیشانی پارتیزانەکانم دا. ئەمجاش لێم دڵنیا نەبوون. هەر لە سەرەتاوە بە چاوی گومانەوە تەماشایان دەکردم. بەڵام وەختێ بەشداری چاڵاکییەکانم کرد ئیدی بڕوایان پێم هێنا. لەوێوە بوو کە دەفتەری حیسابم بۆ فاشیستەکان کردەوە. ئاماری ئەوانەم کە دەکوشتن هەڵدەگرت و هێشتاش هەر بە وردی هەڵیدەگرم. ئێستا کەم کەم ئاماریان لە سەد نزیک دەکەوێتەوە. لە مانگی کانوونی دووەم بوو کە پارتیزانەکان منیان لە خەتی بەرە پەڕاندەوە. نزیکەی یەک مانگ لە نەخۆشخانە کەوتم. ساچمەی گولە تۆپەکەیان لە شانم دەرکرد. بەڵام بڕیارم دا کە تیمارکردنی ڕۆماتیزم و نەخۆشییەکانی تر کە لە ئۆردوگا تووشم بوون بۆ پاش شەڕ دوابخەم. کە لە نەخۆشخانە دەرچووم منیان نارد بۆ ماڵ تا چاکتر ببم و بحەسێمەوە. لە ماڵ زیاتر لە یەک هەفتە خۆم پێ ڕانەگیرا و بۆ بەرەی شەڕ دڵم تەنگ بوو. هەر چی دەتەوێ بڵێ، بڵێ دەنا جێگەی من تا کۆتایی شەڕ هەر لێرە دەبێ. لەبەر دەرگای پەناگەکە خواحافیزیمان لە یەکتر کرد. گراسیمۆف لە کاتێکدا داڵغەی لێ دابوو دەیڕوانییە ڕێچکەکەی کە بەناو بێشەڵاندا دەڕۆیشت و نوقمی تیشکی هەتاو بوو گوتی، و ئێستاش هەم چاک فێری شەڕ و هەم فێری ڕق و عیشق و خۆشەویستی بووین. شەڕ کوورەیەکە سۆز و هەست و بڕوای مرۆڤ ئاو دەداتەوە. وا دێتە بەرچاو کە ناتوانرێ عیشق و ڕق جووت بکرێن و یا وەک دەڵێن ناتوانین ئەسپی ڕەوان و ئاسکی ترسنۆک بە گالێسکەیەکەوە ببەستین، بەڵام ئێمە هەردووکمان پێکەوە بەستن و دیتمان کە بە چاکی گالێسکەکە ڕادەکێشن. بەو جۆرەش دەتوانین ئەو دوو هەستە دژی یەکترە جووت بکەین. من بە توندی قینم هەڵدەستێ لەو کردەوانەی کە فاشیستەکان دەرهەقی نیشتیمانەکەم و خۆم ڕەوایان دیوە، لە هەمان کاتیشدا پڕ بە دڵ هاونیشتیمانەکانم خۆش دەوێ و نامەوێ چیتر لە ژێر دەستی فاشیستەکاندا بناڵێنن. ئا ئەو هەستەیە وای لێ کردووین بێ بەزەیی پیاهاتنەوە شەڕی دوژمن بکەین. هەر وەختێ ئەو دوو هەستە بە کردەوە نوێنران، ئەوە ڕۆژی سەرکەوتنمان هەڵدێ. خۆشویستنی وڵات لە ناخی دەروونماندا ڕیشەی داکوتاوە. تا دڵمان لێ دەدا، ئەو خۆشەویستییەی هەر تیا دەمێنێ. چینە و ڕقی ئێمەش ئەوەتا بە نووکی سەرە نێزەکانمانەوەیە. ببوورە ئەگەر گێڕانەوەی باسەکەم پێچ و خەمی تیا بوو، چی بکەم، شێوەی بیرکردنەوەم ئاوەهایە. بەو وشانە ملازم گراسیمۆڤ دوایی بە باسەکەی هێنا و بۆ یەکەمین جار لەوەتەی ئاشنای بوومە، بزەیەکی شیرن و ساکارانە، لە چارەیدا بەدی دەکەم. بۆ یەکەم جاریش ڕوانیم کە ئەو ئەفسەرە سی و دوو ساڵەی کە دەرد و ئازار و بەدبەختی هاڕیویەتی، هێشتا وەک دار بە ڕوو پتەو و قایم و بە ورەیە. بەڵام مووی لاجانجی وەک بەفر سپییە و سپییەکی جاڵجاڵۆکە کە بە کڵاوی ملازمەکەیا نووساوە، لە نێوی مووی لاجانجی ون بووە و هەرچەند دەکۆشم، ناتوانم بیدۆزمەوە. خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی کتێبی